زیندەزانی ئەمریکایی گریگۆری پینکەس کارێکی گرنگی گێڕا لە پەرەپێدانی نەزیەکردنی ئافرەت، ئەگەرچیش تا ڕادەیەک نەناسراوە، بەڵام لە زۆر ناودارانی جیهان بە کاریگەرترە. دەرمانی دەنکە نەزیێن دوو خاڵی گرنگی تیادا بەدی دەکرێ. لە سەر وشەی دەنکە نەزیێن پەڕاوێزێک هەیە. دەنکەنەزیان واتە حەپی سکپڕ نەبوون. کۆتایی پەڕاوێز. یەکەم لە جیهاندا زۆر بایەخ دەدەن بە مەترسی فرازی مەردم. گرینگی ئەم دەنکانەیش زۆر ئاشکرایە کە بۆ گرتنەوەی زاوزێ کردنە. دووەم ئەم دەنکانە زۆر بە کاریگەرن لە گۆڕینی چەندجا کردنی زایندەکاری. لە سەر وشەی زایندەکاری پەڕاوێزێک هەیە. زایندەکاری واتە عەمەلیەت التناسل، کۆتایی پەراوێز. ئەوەی کە دەزانرێ ئێستا ئەوەیە کە شۆڕشێکی گەورەی گێڕا لەم ماوەی پانزە ساڵەدا لە ئەمریکا. بێگومان چەند هۆیەکی ئابووری و سیاسی و کۆمەڵایەتی بوونە ڕێخۆشکەرێک بۆ ئەم شۆڕشە، بەڵام تاکە کارایەکی کاریگەر لەم بوارەدا و وەدەرکەوتنی ئەم دەنکە دەرمانە بوو، جاران سکپڕبوون، ترس و کۆسپێکی سەرەکی بوون لای ئافرەت پێش شووکردن و هەتاوەکو کاتی شووکردنیش، بەڵام لە پڕێکا دەرفەتێک ڕەخسێنرا بۆ ئافرەتان کە بەبێ ترس لە سکپڕبوون نزیک ببنەوە لە مێرد. بێگومان گۆڕانی ئەم بار و پێڵەیش بووە گۆڕان لە هەڵوێست و ڕەفتاریاندا. لەسەر وشەی پێڵەیش پەڕاوێزێک هەیە، پێڵ واتە زرووف، کۆتایی پەڕاوێز. زۆر کەس هاوبەشی کرد لە پەرەپێدانی ئەم دەنکە نەزێنە. بۆ ماوەیەک ئەم کێشەیە لە ڕەباز و لێکەوڵینەوەدا بوو، گرانییەکەیشی لە پەیدا کردنی ئەو دەرمانانە بوو بۆ گەڵاڵە کردنی ئەم کارە. ساڵی هەزار و نۆ سەد و سی و حەوت ی زایینی دوو زانا سەرنجیان دا کە ئەگەر ماددەی پرۆجسترۆن کە یەکێکە لە هۆرمۆنەکانی مێینە، بدرێت لە تەبایەکی مێینیی ئەزموونی، ئەوا پەکی هێلکەدانی دەخات. ئەم دۆزینەوەیە ئەوەندە سەرنجی زانایانی ڕانەکێشا کە بیخەنە کار بۆ سنووراندنی وەچە. پەرەپێدانی ئەم دەنکە نەزێنە لە ساڵەکانی دوای هەزار و نۆ سەد و پەنجا ی زایینییەوە دەستی پێ کرد، کاتێک کە زیندەزانی ئەمریکایی گریگۆری پینکەس لەم بوارەدا کاری دەکرد، ئەوەی کە زیاتر هانی پینکەسی دا و خستیە سەر ئەم پرۆژەیە خاتوو مارگریت سەنگەر بوو کە ئافرەتێکی سەلار و ناسراو بوو لە کاروباری خێزانداریدا. زاناکان لە پێش پینکەس گەیشتبوونە ئەوەی کە بەکارهێنانی پرۆجسترۆن بە دەنک لە دەمەوە وەربگیرێت باشترە نەوەک بە کوتان لە ژێر پێستەوە هەروەک لە تەبا ئەزموونەکانیدا تاقی کرایەوە جا یەکێ لەو زانایانە دوو کۆسپی هاتە بەردەم لە بەکارهێنانیدا. یەکەم دواخستنی هێڵاندن هەمیشەیی نابێت، بەڵکو هەر تەنها نزیکەی لە سەتا هەشتای کات دەبات. دووەم ژەمێکی زۆر لەو دەرمانە پێویستە بۆ ئەوەی کاربکاتە سەر دواخستنی چرووساندنی هێڵاندن هەتاوەکو بۆ ڕێژەی لە سەتا هەشتا و پێنج ی کاتیش بێت. لێرەدا پینکەس بە هەموو توانا و چالاکییەکەوە خۆی تەرخان کرد بۆ ئەم کارە. بڕوای تەواوی هەبوو بە خۆی کە ڕێگەی ڕاستی تەواو گرتووە و هیچ لەو بیرەدا نەبوو کە ڕۆژێ لە ڕۆژان شکست دەهێنێت. وا چوبووە مێشکیەوە کە دەبێ ماددەیەکی تر هەبێت جگە لە پرۆجسترۆن هەمان کارلێکردنی هەبێت بەڵام کاریگەری کەمتر بێت لە پرۆجسترۆن. بۆ ئەم مەبەستە کۆمەڵێک لە زانستگەرانی پێکهێنا بۆ یارمەتیدانی، تا لە کۆتاییدا ڕێیان بۆ خۆش بوو و گەیشتنە دۆزینەوەی دوو جۆر هۆرمۆن کە هەر یەکەیان تەواوکەری ئەوی ترە. لە نیسانی هەزار و نۆ سەد و پەنجا و شەش ی زایینیدا بە سەرۆکاری خاتوو دکتۆر ئیدریس ڕایسڕای کەوتنە تاقیگەرییەوە. لە ماوەی نۆ مانگ ڕا تاقیکردنەوەکانیان دەریخست کە ئەو دەنکە نەزیەنەی کە لە دەمەوە وەردەگیرێ زۆر سەرکەوتووە و ئەنجامێکی باشیش دەدا. بەڵام هەر لەگەڵ ئەوەیشدا لە تاقیکردنەوەیەکی هەمیشەیی و بێ وچاندا بوون بۆ ماوەی سێ ساڵ تا لە ساڵی هەزار و نۆ سەد و شەست ی زایینیدا میری ڕێگەی دا کە بکەوێتە بازاڕەوە. ئەم کارە مەزنەی کە لە سەری دوایین ئەوەمان بۆ ئاشکرا دەکات. هەرپین کەس نەبوو بە تەنها لە دۆزینەوەی ئەم دەرمانە بەڵکو زۆر لە زانایان و کارزانان و کیمیاگەران ڕێیان بۆ خۆش کرد جگە لەو کۆمەڵەی کە لەگەڵیدا بوون و یارمەتییان دەدا. گریگۆری پینکەس ساڵی هەزار و نۆ سەد و سێ ی زینی لە شاری وودباینی سەر بە نیوجەرسی ئەمریکا لە دایک بووە. دایک و باوکی هەردووکیان جوولەکەی ڕووسیا بوون. ساڵی هەزار و نۆ سەد و بیست و حەوت ی زینی پلەی دکتۆرای لە زانکۆی هارڤارد وەرگرت. پاشان کەوتە کارکردن لە زۆر دەزگا زانستەکاندا. پینکەس نزیکەی دوو سەد و پەنجا نامەی زانستی هەیە سەرەڕای ئەوەیش کە پەڕاوێکی هەیە بە ناوی زاڵبوون بەسەر پیتێندا لە ژیانیدا چەندین ئافەرین و خەڵاتی زانستیی پێ بەخشرا، بەڵام خەڵاتی نۆبڵی پێ نەدرا. هەرچەندە زۆر لە زانایان ئاگایان لە مردنی نەبوو ساڵی هەزار و نۆ سەد و شەست و حەوت ی زایینی، بەڵام لەگەڵ ئەوەیشدا دادەنرێ بە ئەندازیارێکی سەرەکی لە یەکێ لەو دۆزینەوە دیارانەی کە کەری کردووەتە سەر مێژووی ڕەگەزی مەردم.